بۆیە حەزم کرد ئەمڕۆ کە جمعەیە و ڕۆژی جیهانی مامۆستایە منیش باسی مامۆستا بکەم. مامۆستا وشەی مامۆستا ڕێزی بگرە معلم و مامۆستا خەریک بوو بێ بە پێغەمبەر معلم لە علمەوە وەرگیراوە ینی کەسێ علم فێر دەکا کار و پیشەی پێغەمبەرانیش هەر مامۆستایەتی مرۆڤایەتی بووە پەروەردە و پێگەیاندنی مرۆڤایەتی بووە و یزکیهم انک انت العزیز الحکیم خوایە گیان لەناو نەوەکانی منا پێغەمبەرێکیان تیا هەڵخە و تیا هەڵبژێرە لە خۆیان ئایەتەکانی تۆیان بەسەرا بخوێنێتەوە فێری کیتاب و حکمت و سنتیان بکە و یزکیهم پەروەردایان بکە نەشونمایان پێ بدا لە زەلکاو بەرزیان کاتەوە. لە ئاژەڵ بوون بەرزیان کاتەوە بۆ عالەمی مەلەکوت و مەلائیکی. خوایە تۆ بە توانای و تۆ دانای ئەتوانی ئەوە بکەی یا رب العالمین. لە جێگایەکی ترا خوا منەت ئەکا بەسەر ئیماندارانە، ئیمانداران کاتێ پێغەمبەرێکی تێهەڵخستن ئایەتەکانی خوایان بەسەرا بخوێنێتەوە تەسکیەیان بکا و نەشونمایان پێ بدا و ناخیان پاکاتەوە دەریان پاکاتەوە و فێری قورئان و حیکمەت و سوننەت و ئاداب و ئەخلاقی جوانیان بکا. مەسدەرە هەموو خوێندنێک دەگرێتەوە، بەڵام ئیسمی عەلەمیشە بۆ ئەو کتێبەی کە خوا ناردوێتی بۆ محمد المصطفی. باشترینتان ئەوەیە فێری قورئان ببێ و خەڵک فێری قورئان بکا. یەعنی ناکرێ مامۆستا و معەلمی قورئان خەڵک فێری جەبر و هەندەسە و کیمیا و فیزیا بکا؟ نا مەگەر رسول اللە صلی اللە علیە وسلم سەحابەیەکی ڕانەسپارد فێری زمانی جوولەکە ببێ لە حەفدە ڕۆژا فێری زمانی جوولەکە بوو بۆی لە فڕوفێڵیان لا تەرجومەی کتێب و قسەکان بزان کە پێغەمەری خوا ڕێک دەقا و دەق تەرجومەیەکەن یا پێوەی ئەنێن یا لێی لا ئەبەن لەبەرەوە هیچ علمێک لە ئیسلامە قاچاخ نیە بەمەرجێ بۆ خزمەتی مرۆڤایەتی بەکار بهێنرێ هەروەها دەفەرمێ کون عالما او متعلما ولا تكن الثالث فتهلك یا عالم بە مامۆسا بە خەڵک فێر بکە یا فێرخواز و قوتابی بە فێر بە نەکەی ئەم دوانە نەبی ئیتر تیا چی وە لە فەرموودەیەکی ترا ڕسول الله ئەفەرمێ ئینەما بعثت معلما ولم ابعث معنفا من بە مامۆستایی ڕەوانە کراوم بە عونف و توندوتیژی ڕەوانە نەکراوم. بە کێ دەوترێ معلم؟ مامۆستا ئەو کەسەیە زانستێک یا پیشەیەک بزانێ و فێری بووە و لێی تێگەیشتووە و توانای هەیە فێری خەڵکی بکە ئەوە معلمە مامۆستا ئەو مرۆڤە بە ڕێزەیە کە پێشەنگە بۆ کۆمەڵگا بە کردار پێش گوفتارەکانی. مامۆستا لە باوک و دایک بە سۆزتر و دڵسۆزتر و خۆگرتر و لێزانترە بۆ قوتابیەکانی. مامۆستا بیست ساڵ دەرس دەخوێنێ. پەروەردە دەبێ و فێر دەبێ تا دوایی بتوانێ دەرس بڵێتەوە و ڕۆڵەکانی گەل فێر بکا و پەروەردە بکا. دکتۆرەکان کە هەوڵی ڕزگاربوونمان ئەدەن لە نەخۆشی، ئەندازیارەکان کە تەلار و شارەکانمان دەڕازێننەوە، دادوەرەکان کە ئاشتی کۆمەڵایەتی دەپارێزن بە یاسا، هەموو ئەوانە شاگردی موعەلیم و بەردەستی موعەلیم و قوتابی موعەلیمن. مافەکانی مامۆستا، یەکەم، دەبێ مامۆستایان بەڕێزترینی مرۆڤەکانی ناو کۆمەڵگا بن، حورمەتیان بگیرێ، مامەڵەیەکی شیاویان لەگەڵ بکرێ. نەک بە شەق تێیان هەڵبدرێ لەبەرئەوەی کە مووچەیان بڕاوە و ئەڵێ کوا نان و معاشەکەمان. معلم لە یابان، لە مالیزیا، لە سەنغافورە، لە وڵاتانی پێشکەوتوو لە وەزیر مووچەکەی زیاترە. ڕەئیسی وڵاتان دانەونەوە و دەستی مامۆستاکانیان ماچەکەن کە لە ئیبتیداییە ئەلفوبێیان پێوتوون. بەڵام مامۆستایەک بە هەزار واستە دەستی ناگاتە بەرپرسێک لەم وڵاتەی ئێمە یەکەم مافی مامۆستا ئەوەیە زۆر بەڕێز بێ حرمەتی بگیرێ بە چاوی ڕێزەوە سەیری بکرێ هەست بەوە بکا کۆمەلگا قەتەقدیریەکەن ئەیناسن سوپاس بۆ خوا بەو جبە و مێزەر و ڕیشە سپێوە ئەو مامۆسای لە ئیبتیدا یا دەرسی پێوتوم یا لە ناوەندی یا لە ئامادەیی یا لە زانکۆ و پەیمانگا لە هەر شوێنێک ئەو مامۆستایانەم پێ بگا دەستیان ماچەکەم ئەڵێ وە چیەکەی بڵم تۆ مامۆستای منی تۆ منت فێر کرد کیمیای پێوتوم جەبری پێوتوم عەرەبی پێوتوم مێژووی پێوتوم مهمەوەیە ڕۆژێک من دانیشتوم ئەو مامۆستای من بۆ من قوتابی ئەو بووم ئەگەر گەورەکان بەم شێوە مامەڵە بکەین لەگەڵ مامۆستاکان بچووکەکانیش ئیشەڵا بە دوامان ئایەن مامۆستا پلە و پێگەی بۆ ئەگەڕێتەوە بەڵام ئەگەر دایک و باوکەکان بەڵام ئەگەر بەرپرسەکان ئەگەر ئەندامەکانی حیزب لە ماڵ لە بارەگا دانیشتن وتیان فڵان معەلم بە بێ بێ ڕێزیەوە ئەو هەتیوە نازانم ئەو چیە ئەو کاتە ئەوانەی خوارەوە چەقۆ ئەدەن لە معەلم شەقەڵ ئەدەن لە معەلم بەرد ئەدەن لە معەلم سیارە ئەشکێنەوە سەر معەلم ئێمە ئەو ڕۆژە بازاڕمان کەوتە کزی مامۆستاکانمان سوکایەتیان پێکرا مامۆسا کۆڵبەری کرد هێلکەی فرۆشت نەوتی فرۆشت سەوزەی فرۆشت خۆ ئەوانە عەیب نین نا بەس ئیشی ئەو نییە ئیشی ئەو نییە لێی نایە دوو، مامۆستایان دەبێت مووچە و بژێوییان مسۆگەر بێ و لە ئاستێکی بەرزدا بێ، لە هەموو چینەکانی تر زیاتر بێ تا بە دەروونێکی ئاسوودەوە وانە بڵێتەوە و دووچاری دەردی ئارد نیست ئەنسانی العلم مامۆسایەک دەرس بە فەقێیەک ئەڵێ لەپڕ کچەکە یەت ئەڵێ باوکە ئاردمان نییە مامۆساکەیش دەڵێ ئاردمان نییە علمی لەبیر بردمەوە دەرسەکەی لێ تێکە چێ بیڵێ بە فەقێکەی مامەساگەر سکی برسی بێ گیرفانی خاڵی بێ مناڵەکانی داوای پارە و پێڵاو و جلوبەرگی لێ بکەن پارەی پێ نەبێ لە دەرسا مقەبایەک ئەوەستێ مەخلوقێک ئەوەستێ تێناگا لە زمانی ئەوانەی دانیشتون لەبەردەمیا لە کاتێکا لەوانەیە کچەکان کچە دەوڵەمەند بن کوڕەکان کوڕە دەوڵەمەند بن بەڵام ئەم هەژارە مامۆستا دەبێ سربەخۆ و ئازاد بێ و کۆیلەی هیچ لایەن و دەستە دەستەو کەسایەتیەک نەبێ ئەسڵەن ڕێزم هەیە ئەبێ مامۆستایان ڕۆژێک بێت سەر بە هیچ حیزبێ نەبن معلم بن بەس حیزبایەتی نەکەن بە تایبەتی لە ناو قوتابخانە و پۆلە مەیلی حیزبایەتی، مەیلی عەشرەتایەتی وای لێ نەکا کەوا بە چاوێک سەیری ئەو بکا بە چاوێ سەیری ئەوی تر بکا. مامۆستا نابێ لە لە بارەگاکانە پێ بڵێن وا بڵێ و وا بکە. نا مامۆستا بێ لەسەر پێی خۆی وەستا بێ ئەوە مافی مامۆستایە مامۆستا دەبێ ساڵانە خولی تازە ببینێ بۆی زیاتر فێر ببێ و تواناکانی بەرز کاتەوە مامۆستا دەبێ گەشتی پێ بکرێت بۆ وڵاتانەی پێشکەوتون لە بواری پەروەردە و فێرکردنە تا چاو بکاتەوە تا بزانێ جیهان لە کوێیە ئەویش بێتەوە بەو پێ و دانگە لەگەڵ مناڵەکان خەریک بێ ئەرکەکانی مامۆستا مامۆستا دەبێ ڕاستگۆ و بوێر بێت معلم معلم وارسی پێغەمبەرە زمانی ببڕ نابێت درۆ بکە چونکە پێغەمبەر هەرگیز درۆی نەکردووە بۆ هیچ شتێک معلم نابێت درۆ بکە نە لەگەڵ خۆی نە لەگەڵ خوا نە لەگەڵ خەڵک ئەبێ ڕاستگۆ بێ ڕاستگۆ نەبێ پێڵێن ئەو دەرسەش پێمان نەڵی درۆیەکە لەگەڵمانی ئەەکەی لەبەرەوە ئایکی سەرشانی معلیمە ڕاستگۆ بێ جاخۆ ڕاستگۆی قارچک نییە لە پڕ هەڵتۆقێ ڕاستگۆی ئەدەب ئەخلاقە دوو جومعەم پێشکەش کردن پێغەمبەر بۆ هات لئوتمم مکارم الاخلاق ئەبێ بە دەرس بخوێنرێ ئەبێ دایک و باوکی پێی بڵێن ئەبێ لە ژینگەیەکا پەروەردە بێ ڕاستگۆیی باڵکێشێ بەسەر درۆیە نەک لە ئیعلامەوە فێری ڕاستگۆیی بێ ئەمڕۆ پێڵێ ماسپیە بەیانی ئەڵێ ڕەشە نەک لە حیزبەوە فێر ببێ هەرچی مەسڵەحەتی ئەوی تیابێ ئەڵێوە حەڵاڵە هەرچی زەرەری ئەوی تیابێ ئەڵێوە سنووری سوورە و نابێ بەزێنرێ مامەسا بێ ڕازگۆ و بوێر بێ بوێر نەترسێ مامۆستا ئەبێ دەست پاک و دڵسۆز بێ و پیشەکەی بەلایەو پیرۆز بێ ئەگەر مامۆسا غیرەتی بەخۆیدا ئەوەندە تەباشیر کە لەسەر تەختەکە لە بەدەستەوە ئەمێنێتەوە دەرسەکە تەواوە بێ بیخاتە گیرفانی و بیباتەوە بۆ ماڵەوە ئاسان بێ لەلات قاسە ببڕێ و دزی بکا و خیانەت لە جامیعە و کۆمەڵگا بکا مامۆستا بێ دەست پاک بێ ئەمین بێ ئەو علمەی ئەیڵێتەوە بە ئەمانەتەوە بیڵێتەوە ئەو مناڵانە ئەمانەتن ئەو دەرسە ئەمانەتە ئەبێ بە ئەمانەت قەوی بێ و ئەمینیش بێ بوێر بێت ئەبێ ئەمینیش بێ خیانەت نەکا ڕۆڵەکان فێری درۆ نەکا چەند ناخۆشە قسەیە بکەی خۆ باوەڕ پێی نەبێ بزانی درۆکەی خۆت بزانی درۆکەی و بە خەڵکی بڵێ لە زەمانی ڕۆژەکانی ئەخیری حکوومەت و ڕژێمی بەعسا زەلامێکیان دانابوو محەمەد سەعید سەحاف ئەوی وا پێمان شکاندن و ئەوەنە دەبابەمان شکاند و ئەمەریکیەکانمان وا لێکرد و ئەوەنە تەیارەیان شکاند درۆ درۆی شاخداری ئەکرد دۆرە و مەتاری بەغا گیرابوو ئەوها درۆیە کرد لەسەر تەلەڤزیۆنەکە چەند عەیبە بزانی درۆکەی و درۆ بکەی چەند عەیبە بزانی قسەیە درۆیە و بیکەیت. ئەبو سفیان لە بەردەم هیرەقل مەلیکی ڕۆما وەفدێک لەوێن هەرەقل پرسیاریان لێکا ئەڵێ وەرن کێ عەرەبە ئەڵێن ئێمە ئەڵێ چی ئەزان دەربارەی ئەم پیاوەی هاتوو ئەڵێ من پێغەمبەر محەممەد ئەڵێ ئێمە نزیکی ئەوین ئامۆزای یەکین پرسیاری لەکە هەر پرسیارێکی لەکە ڕێک جوابی ئەداتەوە بەڕاستی یەک درۆ ناکە بەمەچێ زۆر ڕقی لە پێغەمەرە بێ لەو کاتا مسلمان نەبووە ئەڵێ وەڵی ترسام دوایی بە درۆزن ناو دەرکەم و سیفەتی درۆزنیم لێ بنرێ، لەبەرئەوە نەمتوانی، هەر پرسیارێکی لێ کردم رێک و پێک جوابم دایەوە. ئینسانی موشریک، بت پەرست، درۆ نەکا لەبەرئەوەی عەیبی لێ بێ دوایی پێی بڵێن درۆزن. مامۆستا دەبێت پیشەکەی بەلا پیرۆز بێ یعنی بڵێن وەزیریت بەلا و مهمە یاوەکو مامۆستایی بڵێ مامۆستایی مامۆستا وەزیر پێگەیەنێ دکتۆر پێگەیەنێ بەداخەوە ئێستا بڕم بڕمە لەسەر کولەی طب و هەندەسە شەوێ دوو شەو خۆی هیلاکا ساڵێ خۆی هیلاکا لە شەشی سانەویە ئەگەر نەوە دوو نۆ سەوی هێنا ئەوەی ترە بێ بە دکتۆر ئەبێ بە ئەندازیار ئەوەیش کەوا ئەمێنێتەوە ئایخەکان ئەوانە ئەچن بۆ کولەی ئاداب و بۆ پەروەردە و تەربیە و ئەوانە ئەبنە مامۆستا. مامۆستا دەبێ هەست بە بەرپرسیارەتی بکا لەبەردەم خوادا و لەبەردەم نەتەوەکەیدا الشعور بالمسؤولية مامۆسا ئەگەر خۆی بە بەرپرسیار نەزانێ مامۆسایی پێ ناکرێ خواخوای بێ دەوام نەبێ خواخوای بێ دەرسێ ئۆف بێ خواخوای بێ کەس دیار نەبێ ئەوە معلم نییە ئەوە چەتەیە مامەسا بێت ئەو کاتەی ئەکەوێتە ڕێ بۆ قوتابخانە وەک چۆن لە ماڵ دەست نوێژەک لێ و بۆ مزگەوەکەوێتە ڕێوەکو یەک سەیریان بکە بڵێ لێرە عیبادەت بۆ خوا ئەکەم لەوێ عیبادەتی تعلیم ئەکەم محەممەد بەهاتیر کە مالیزیایی گەیاندە ئاستی یابان و وڵاتە گەورەکان قسەیە زۆر جوانی هەیە ئەڵێ ئەگەر بمەوێ خوا بپەرستم ڕوەکەمە مەکە و کەعبە بەس ئەگەر بمەوێ لە ڕووی زانستەوە پێشکەوم ڕۆکەمە یابان کەواتە قیبلەی پێشکەوتنی ئەڵێ یابانە بەس قیبلەی عیبادەتم ئەڵێ مەکەیە کەعبەیە چەند قسەیەکی گەورەیە مامۆسا بێ زانا بێ شت لە شوێنی خۆیا دابنێ مامۆسا ئەبێ لەسەر خۆ و نەرمونیان بێ حەلیم بێ حەلیم یعنی خۆگر بێ هەڵنەچێت تووڕە نەبێ مامۆستا دەبێ دڵساف و لێبوردە بێ مامۆستا نابێ ڕقن و بوغزن بێ تۆ تەلەبە پێگەیەنی ئەگەر تەلەبەی هەڵەیەکی کرد ئەبێ سینەت ساف بێ بەرامبەری لێی ببووری مامۆسا بێ بە یەک چاو سەیری ڕۆڵەکان بکە قوتابیەکان دەوڵەمەند فەقیر کوڕە دەسەڵاتدار، کوڕە شوان ئەبێ بە یەک چاو سەیریان بکا. مامۆسا دەبێ گوڵی هیوا و باوەڕ بەخۆبوون لە دڵی قوتابیەکانیا بڕوێنێ. ئەکرێ مامۆسا بە مناڵەکان بڵێ ڕۆڵە بۆ خوێنن بەخوایەتی سیفادەیشی نییە وەرن بام دەرچیشە بخوێنین ئەویانی ڕووخاندن هیوا و ئاوات و ئامانج بدا بە ڕۆڵەکان مامۆستا ئەبێ بە ویست و ئارەزووی خۆی پیشەی مامۆستایەتی هەڵبژێرێ بە زۆر نەیکەن بە معلم من لە ساڵی 1970 سێی ناوەندیمان تەواو کرد تەوان ئێمە لە 1970 قەسفی هەڵەبجە کرا چوینە ئێران پۆلیسەی ناوەندی بوین لە ئێران لە ئۆردوگا لە سەریاس سێمان تەواو کرد لە چوار خوێندمان چوین بۆ نزیکەی سەرپێڵ و قەسری شیرین لەوێ چواریش خەریک و تەواو بوو بچین بۆ پێنج شۆڕشی کورد هەرەسی هێنا و هاتینەوە بۆ کوردستان و و چوین لە سلێمانی ئیمتیحانی سێم تەوەستەمان نایە هەمیسان کە ئیمتیحانماندا دا چووم و دەرەجەم هێنا و ئەوانە لە ناوەندی شارەزوور کە شوێنی مەرزە بۆ تۆی ئێستایە مامۆستا ئاینەکەی بۆ پڕە کردینەوە فۆرمەکە تۆ بۆ کوێ ڕۆی بۆ دار معلمین تۆ بۆ کوێ ڕۆی بۆ زەراعە بۆ سەناعە بۆ تیجارە ئەڕۆم بۆ ئامادەیی علمی ئەدەبی ئەوانە مامۆستایەکمان هەبوو من و ئەو زۆر مخالف بووین لە بیر و بۆچوونا من دایمە مناقەشەی دینم لەگەڵا ئەکرد لە سێم تەوە ستاد دڵنیابن درۆتان عەرز ناکەم مامۆستاکەش ئێستا ماوە ئەوەنەم ئەخوێندەوە ئەوەنەم گوێ ئەگر ئەوەنە ڕەفیقی مامۆسا و عالم مەکرد ئەو ڕۆژە ململانێم لەگەڵ ئەو مامۆسا بەڕێزا کرد ئەو فکرێکی چەپی هەبوو منش فکرێکی مسلمانانەم هەبوو مامەساوتی تاهر وتم بەڵێ تاهر وت بۆ کوێچی تۆ وتم ئەچم بۆ سەناعە بۆ عدادەی سەناعە نا وتم ئەچم بۆ ئامادەی مامۆستایان بۆ دار المعلمین حەزمە کرد بم بە مامۆستا وتی نا مەڕۆ بۆیە بە عەمەلی تۆ نایە بڕۆ بۆ ئامادەی پیشەسازی وتم بەخوا مامۆستا حەزم لەوەیە وتی ڕۆڵە ئەوە باشە بەیانی پێری فیشەیەکە بی و تەعیناتیش نەبێ وا ئەکەی و ئەوانە بەرحاڵ لە دوایە لە گوێم کرد چون بۆ سەناع سەناعەم تەواو کرد سێ ساڵ لە سلێمانی دوای ئەوە سێمی سلێمانی بووم ئەو کاتە چون بۆ بەغا پەیمانگای تەکنۆلۆژی بەغام تەواو کرد قسمی پێگەیاندنی مامۆستایان هەم لەوێ هەم مامۆستا هەم خۆم گەیاندۆ میهنەکە یعنی مەبەستمەوەی ئاواتمەوە بووم بە مامۆستا کۆڵم لێ نەدا تا بووم بە مامۆستا مامۆستای ئامادەیی حەزم لە مەلایەتیە کرد لە بەغا بووم جارێت لەوانەیەم قسەم کردبێ خەتی بێگە بوو لە بەغا زۆر مهم بوو شەخ مححمود غەریب خوا عفویکە یاخوا خوتبەیەدا لەبەردەمیا دانیشتم زۆر حەزمە کرد بچمە ناخی ئیتر هەموو خوایە گیان تۆ بڵێ ڕۆژێ بێ من بتوان وەکو ئەو مەلای خوتبە بەم ساڵی حەفتا و نۆ لە پەیمانگا بووم لە بەغا حەزم لە مەلایەتی کرد الحەمدلله ئیسا بووم بە مەلا نازانم دوای مەلایەتی حەز لە چی تر بکەم بەهیمەوەیە مامەسابی حەزی لە پیشەکەی بێ بە زۆر نەیکەن بە معلم ئەگەر کەسێ بە زۆر بینێری بۆ مازوو سەیری دار ناکا بۆڵەیێ مامۆستاکانی ئێمە ڕێزم هەیە بۆیان زۆرێکیان بە زۆر بوون بە مامۆستا دەرەجەی نەیەناوە بۆیە تربیە و تعلیم سفرە لە وڵاتی ئێمە ئینهیاری کردووە منهجمان تەواو نییە مامۆسا زەوقی نییە قوتابی ناخوێنێ لەبەرئەوە وڵاتمان ئاوای لێهاتووە کە لێهاتووە گەورە بچووک نەماوە ئیعلام شەڕە جنێو حتا پیاوە ناودارەکانی ئەم میلەتە قسەی ناشیرین و نازانم چی و چی ئەەکەن عیبە ئەگەر مامۆستا مامۆستا بێ وڵات ئاوەدان و پێشکەوتوو دەبێ گەل و نەتەوە ئاسوودە و سربەرز و بەختەوەر دەبن بە پێچەوانەوە ئەگەر موعەلیم پشت گوێ خرا و بێڕێزی بەرامبەر کرا و مووچەی شیاوی پێ نەدرا و بە مافی خۆی نەبوو بە موعەلیم، ئاوامان لێ دێ کە لێمان هاتووە و خوا ڕەحم بە داهاتوویشمان بکا. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە معلمەکانمان بە ئاگا بێنیتەوە لە تۆ بترسن ڕێزت لێ بگرن خەمی وڵات بخۆن خەمی ڕۆڵەکانی گەل بخۆن دەرس باش بڵێنەوە خوایە یارمەتیمان بەی قوتابیەکانمان سەرکەنەوە علم و زانست و ئەدەب و ئەخلاق واز بێنن لە زەلکاوی فەیسبوک و ئینتەرنێت و کەناڵە پیسەکان خوایە نەخۆشەکانمان شیفا بدەی مردوەکانمان عەفو بکەی زینوەکانمان عاقیبەت خێر بکەی خوایە ئەو کەسانەی کێشە و گرفتیان هەیە چارەسەری کێشەکانیان بکەی ئەوەی قەرزار و نەدارە بە هانا و هاواریەوە بچی خوایە ئەوەی بێ هاوسەرە هاوسەری باشی بەیتێ ئەوەی بێ مناڵە مناڵی ساڵحی بەیتێ خوایە عەفومان بکەی خوایە ئەم وڵاتە پارێزی خوایە سیاسیەکان ژیر کەی خوایە سیاسیەکان ژیر کەی خوایە عەقلیان بە بەراکەیتەوە هۆشیان پێ بدەیتەوە مەسڵەحەتی دنیا و قیامەت نەکەن بە قوربانی کورسی و کولێرە خوایە ڕەحم بەم جەمعە بکەی بە باوک و دایکمان ئەوەشە ماڵی بۆ تۆ دروست کرد و اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا